لەگەڵ ئەو بارودۆخەدا بدوێ کە لە وڵاتەکەماندا هەیە و قسە و گفتوگۆی لەسەر دەکرێ. ئیسلام وەکو دەریایەکی دەوڵەمەند بۆ هەموو مەسەلەکان بۆ هەموو گرفتەکان بۆ هەموو ئەو باسانەی لەناو کۆمەڵگادا قسە و باسیان لەسەر دەکرێ وتەی خۆی هەیە قسەی خۆی هەیە وتاری خۆی هەیە دوێنێ کە بیست و پێنج یانزە بوو ڕۆژێکە کە دژی توندوتیژی دژی ڕەگەزی مێینە و ژنان بابەتێک وروژێندرا و قسەی لەسەر کرا کە ڕۆژێکی جیهانیە بەداخەوەم کاتێک کە باسی ڕۆژی ژنان دەکرێ هەر لە هەشتی مارسەوە تا دەکاتە بیست و پێنجی یانزە باسی کۆمەڵێک کزۆڵی کڵۆڵی مەزڵومیەتی ئافرەت دەکرێ کە ئەگەر وەکو دین تەماشای بکەین ئافرەت ئەو مەزڵومە نییە ئەو کڵۆڵە نییە ئەو مافخوراوە نییە و بەناحەق مافی دەخورێ تەماشاکە لە قورئانا ئەبێت تەماشا بکەین ژن کێیە ئەو ژنە خۆکائینێک نییە لە ئاسمانەوە باری بێ دانیشتوێکی سەر ئەم زەویەیە ژن یان دایکە کاتێک دایکە لە قورئان و فەرموودەی پێغەمبەرە صلی اللە علیه وسلم سێ جار مافی لە پیاو زیاترە بەسەر مناڵەکانیەوە ئەگەر دایکە سێ جار حرمەتی جنسی ژن زیاترە لە پیاو لە بواری دایکایەتیدا ئەگەر کچە خوا دەفەرمێ یەهەبو لیمەن یەشاء ئیناثا مناڵ خەڵاتی خوایە گەورەترین خەڵاتی خوا لە ناو مناڵە خوا دەفەرمێ کچە کە خوا خەڵاتی دەکا پێش کوڕ خوا ناوی کچی هێناوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی کەسێ خوا یەک کچی پێبەخشی بە ڕێک و پێکی و حرمەتەوە بەخێوی کرد ولم يؤثر ولده الذكور عليها فەزڵی کوڕەکەی نەدا بەسەر کچەکەیە وەکو یەک تەماشای کردن کوڕەکەی هەزار سەرپێچی و لاساری کرد بۆی پەردەپۆش کرد بەڵام لە هەڵەیەکی کچەکەی نەبوورە ئاوا نەبوو وەکو یەک بەڕێکسانی تەماشای کردن ادخله الله الجنە خوا بە حرمەتی ئەو کچە ئەو پیاوە دەخاتە بەهەشتەوە پێغەمە ساڵ سەلام فەرمووی ئەگەر کەسێ دوو کچی هەبوو بە ڕێک و پێچی و قەدر و حرمەتەوە پێی گەیاندن و تێی گەیاندن و بەدڵی خۆیان بە شوویدان و لەگەڵ کوڕا فەرقی نەکردن جاء یوم القیامەتی ئەنا وهو کە هاتەینی وضم اصابعه فەرمووی ڕۆژی قیامەت ئەو پیاوە کە دێ شان بە شانی من دەڕوا لە مەیدانی مەحشەرا فەرمووی من تەنها وەکو ئەو پەنجەیە بە پلەی پێغەمبەرایەتی لە پێش ئەو باوکەوەم ئایا کچ مایش سەرشۆڕیە جنسی مێینە یان مایش شانازی و فەخر پێوەکردنە ئافرەت، ژن لە ئیسلامدا یان دایکە یان کچە یان خوشکە یان هاوسەری ژیانە یان هاوسەری ژیانتە ئەگە بوو بە هاوسەرت خوا دەفەرمێ ئەخەستموهن بئەمانەت اللە ئەو ژنە لە مەجلیسی ژنمارەکردنە کە بەڕێزەکانم ژنمارەکردن هەر دوو سێ کەلیمەیەک نییە عەقدێکی گەورەیە پەیمانێکی گەورەیە خوای پەروەردگار دەفەرمێ ئەو وەختەی دەست دەخەیتە دەستی خەزورتەوە ئەبێ مەجلیسێکی زۆر ڕێک و پێک و بێدەنگ و حەیا و حرمەتدار بێ پێش ئەوەی بە خەزورت دەڵێی وا ئەو ئەمانەتەم لە تۆ و لە دایکی ئەم کچە وەرگرت پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی ئەمانەتی خوایە تەسلیمی تۆ دەکرێ والله وابزام ئەم وشەیە بەسە کەسێ جورئەت بکا خیانەت لە ئەمانەتی خوا بکا ئەوە جورئەتی کردووە کەوا ئازاری ژنەکەی بدا و زوڵمی لێ بکا و چەوسانەوەی بەرامبەر بنوێنێ لە ئیسلامدا ژن ئەوەندە بەڕێزە لە قورئانە نابیستی سوورەت ریجال هەبێ سوورەتێک پیاوان کەچی سوورەت النسا یەک سوورەتی گەورە بەس بە ناوی ژنانەوە هەیە یەک سوورەت بەس بە ناوی خاتوو مریەمەی ئافرەتەوە هەیە لە یەکەمەکاندا زۆر جار ژن لە ئیسلامدا پێشی پیاوی داوەتەوە یەکەم کەسێک کە ئەو کەعبەی ئێستا ئێمە و ملیۆن مسلمان ڕووی تێدەکەین لەم وەخت و سەعاتەدا ئەو کەعبەیەی کەوا سێ ملیۆن و هەشتسەد هەزار حاجی لە حەجە تەوافیان بە دەورا کرد یەکەم کەسێک کە ماڵی کەعبەی ئاوەدان کردەوانێ و تیانیشتە جێ و ئافرەتێک بوو نەک پیاوێک یەکەم کەسێک کە لە پیرۆزترین ئاوی سەر زەوی خواردەوە کە ئاوی زمزمە ژنێک بوو نەک پیاوێک یەکەم کەسێک کە سەعی سەفا و مەڕوەی کرد ژنێک بوو نەک پیاوێک یەکەم کەسێک کە ئیمانی بە محەممەدی مستەفا هێنا ژنێک بوو نەک پیاوێک یەکەم کەسێک کە خوێنی خۆی بۆ ئیسلام و لا ئیلاهە ئیلا الله ڕشت ژنێک بوو نەک پیاوێک لە ئیسلامی ئێمەدا کە باسی پیاو دەکرێ ژن بە کەمتر نەزاندراوە هاوشانی باس کراوە وەرە ژیاننامەی پێغەمبەران بخوێنەوە لە قورئانە کە باسی ئیبراهیم دەکرێ باسی سارا خاتون و هاجرە خاتونی لەگەڵایە کە باسی حەزەتی موسای ڕزگارکەری مرۆڤایەتی لە فیرعونیەت دەکرێ لەگەڵ یا نەک دەوری ژنێک چەند ژنێک ئومی موسا ئوختیهی دایکی خوشکەکەی لە کۆشکی فیرعەونا ئەوەی بەگژ دیکتاتۆریەتدا چۆوە پیاوێک نەبوو ژنێک بوو کە ئاسیایە لا تقتلوه قڕەت و عینی لی وەلەک ڕزگارکەری گیانی موسای مەلۆت کە ژنێک بوو نەک پیاوێک لەگەڵ پیاوە لەگەڵ موسادا ئەم هەموو ژنە هەیە قورآن بخوێنەوە کە باسی حەزەتی شعی پێغەمبەر دەکا و پێغەمبەرە بەڕێزە لەگەڵ یا هاوشان باسی دوو کچە عاقڵ و ژیر و بە حەیا و حرمەتەکەشی دەکا کەی ئافرەت باسی نەکرابێ لە باسی محمدی مستەفادا صلی اللە علیه وسلم یەکسەر ڕۆڵی کاریگەری خەدیجە دێتە پێشەوە باسی هاوسەرەکانی بەگشتی باسی فاتیمە و کچەکانی بەگشتی دەکرێ کە پشتیوانیکی بەهێزی بوون لە هەر شوێنێکە ئافرەت پشتی پیاوی نەگرت پێ ئەو پیاوە سەرکەوتنی بەدەست نەهێناوە نمونەش حەزەتی لوط لەگەڵ حەزەتی نوح کە ژنەکانیان پشتیوانیان نەبوون لە ماڵە بانگەوازەکەیان هەرەسی هێنا و سەرکەوتوو نەبوو ئەوە دینی ئێمە و تێڕوانینی ئیسلامە بۆ ژن کە خێر پێکراو نییە خۆی خاوەنی همەت بووە وەخوا وەکو پیاو بگرە گەلێ جار زیاتریش ڕێزی لێگرتووە توندوتیژی دژی ژنان لە کۆنەوە دەکرێ زۆر لە کۆنەوە لە پێش زاینەوە مێژوو بخوێنەوە ئافرەتان چەوسانەوەیان هەبووە وەکو دایک وەکو کچ وەکو خوشک وەکو هاوسەر ئەوەی لە هەمویان کاریگەرتر و خراپترە ئاگرەکەی کۆمەڵە خەڵک دەگرێتەوە ژنە کە هاوسەری پیاوە کە دایکی مناڵە کە خاتوونی ماڵە خوا لە قورئانا دەفەرمێ خێزان دوو کۆڵەکەی هەیە ژن لەگەڵ پیاوە بلایەنی یەکەم لە یەک سوڕەتا خوا باسی هەردووشیان دەکا یەکەم جار ڕوو دەکاتە ئافرەتان واللاتی تەخافونە نوشوزەهنە ئەگەر پیاوێک هەستی کرد ژنەکەی یاخیبوونێکی پێوە دیارە وسرەی نوسوس نشوس حتا لە پەرلەماندا جارێ قسەی لەسەر کرا کە ئومێدەوارم بە زانستیانە لە وشەکانی قورئان تێبگەین بیسپێرین بە پسپۆڕانی زمانەوانی لە وشەکاندا وسەی وشەی نشوز لە قورئاندا واتە تەپۆلکە و بەرزی ژن و پیاو ئەبێ یەکسان بن ڕێکخراوی ژنان هەموو ناڵن دەبێ ژن و پیاو یەکسان بن دەیخوا دەفەرمێ وەکو یەک یەکسان بن ئەگەر ژنێک خۆی بەرز کردەوە بەسەر پیاوەکە یان نشوز ئەوەیە وتی من ڕازی نابم هاوبەشی ژیانی تۆ بم من بەرزترم لە تۆ من گەورەترم لە تۆ تەکەبوری بەسەرا لێدا گوێڕایەڵی نەکرد، خۆشەویستی بۆ دەرنەبڕی، مافی ژن و مێردایەتی جێبەجێ نەکرد، یەکسەر پیاو هەڵکوتێتە سەری؟ نا، ئەگەر موسڵمانی گوێ لە قورئان بگرە. خاڵی ئەمەش نەک بە گومان بێ ئەبێ بە کردەوە بێ نەک ڕۆژێک بێ ئەبێ چەندین ڕۆژ بێ چونکە ئەویش ئینسانە هەر یەک هەڵەی کرد ئەمە نا نابێتە ناشیزە بە زەمەن ئەمەی لێ دووبارە بۆوە ڕۆژێک و دوو ڕۆژ و هەفتە و دوو هەفتە نەبوو وە گومانیش نەبوو فعلەن وابوو خاڵی یەکەمی لەگەڵ بەکاربێنە دڵێک ئەگە وەکو بەرد ڕەق بێ نەرمی کە نەک ئامۆژگاریەکەشت سەقەت بێ بڵێ ئەگەر چاک نەبی دڵنیا بە تەڵاقت دەدەم هەر یەکسەر بگەینە تەڵاق ئەگەر چاک نەبی بەدبەختت دەکەم هەموو لەشت دەشکێنم ئەو ئەوە مۆژگاریە نییە کە خوا فەرموویەتی وا ئامۆژگاری بکە دڵە ڕەقی ژنەکە نەرم بێ بڵێ ژنەکە وەرە با دانیشین گفتوگۆ بکەین احتیمالی هەیە من نەمزانیبێ هەڵەیەکم هەبێ منیش مرۆڤم وەرە گوێت بۆ دەگرم لەوانەیە کۆمەڵە سیفاتم هەبێ بە دڵی تۆ نەبێ ئیشاڵڵا خۆم باش دەکەم بەڵام وەرە گوێم بۆ بگرە قسە لەگەڵ عەقڵی بکە عەقڵی بە ئاگا بێنەوە ئەگەر گوێی لێ نەگرتی یان سوودی نەبوو ئەم ئامۆژگاری ئەویش نەک جارێک چەندین ڕۆژ چەندین هەفتە بگەڕێ بۆ خاڵی دووەم ئەمجا بگەڕێ بۆ خاڵی دووەم خوا دەفەرمێ وەهجروهن فی المضاجع لەناو بەتانی نووسنەکەتا لە ژووری نووسنەکەتا پشتی تێکە واتە سەرینەکە تۆزێ بێنە بەملاوە بەڵام هەر لەژێر یەک بەتانیا بن لە وشەی هەجرا عولەما دەفەرموون مانای ئەوەیە جیماعی شەرعی لەگەڵا مەکە بە زمانی جنس ئەمجا بیدوێنە بڵێ ژنەکە من تۆم بۆ ڕابواردن ناوێ تۆ لەوە گەورەتری ئەوە تا لە ژێر یەک بەتانیا دەخەوین کە چی دەستت بۆ نابم وەکو ژن و مێردایەتی بەڵکو لەم ڕۆوە ئافرەتەکە بە ئاگا بێتەوە هەندێکیش دەفەرمون جیماعیشی لەگەڵا بکە بەڵام قسە خۆشەکانی جارانی لەگەڵانەکە ئەمەش لە کوێدا فیلم مەواجع سەیری قورئان کەن یەک وشە نییە بێمانا و مەبەست بێ ئەبێ بەس ئەم سڕە لە ناو بەتانی نووسنەکە و ژووری نووسنەکەی خۆیاندا بێ کە دەرگای نووسنەکەی کردەوە هاتە هۆڵەکە و ژووری دانیشتنی مناڵان نابێ یەک مناڵ هەست بکە ئەم پیاوە لەگەڵ ژنەکە ئەوەی بەکارهێناوە و نابێ لە کۆڵان و شوێنان بیگێڕێتەوە بڵێ لەگەڵ ژنەکەما چەند وەختە نەخەوتوم و ئەم حاڵەتەش نابێ بگاتە چوارمان چونکە ئەبێتە ئیلا و حکومەکەی گەورەتر دەبێ ئەم ژنە هەر ملکەچ نەبوو، هەر لەو بەرزیە دانەبەزی بڵێ پیاوەکە با هاوبەشی یەک ژیان بەسەر بەرین، با وەکو تەرازویەکی یەکسان بین، خوا دەفەرمێ ڕێگەی سێیەم بەکار بێنە، واضربوهن، لێی بدە. ئا لێرەدا حەز دەکەم ئەم هەڵوێستە جوان جوان جەنابتان گوێ بگرن، قورئان باسی ضرب دەکا. ئەبێ قورئان لە تەفسیری قورئانەوە تێک بگەین نەک لە خۆمانەوە هەر وشەیەکمان بیست سەتحیەکەی تەماشاکەین علەمانی تەفسیری قورئان سەیری تەفسیری قورتوبی مجلدی پێنج صحیفەی سەد و حەفتا و دوو بکەن لە ئامۆزای پێغەمبەر صلی الله علیه و سلم کە عبدالله کوڕی عباسە لە هەموو کەس زیاتر شارەزا بوو بە قورئان پێغەمبەر شاهیدی بۆ داوە وتیان ئەی ابن عباس ضرب کە لە قورئانە دەفەرمێ لێیان بدەن بە چی لێیان دەین هەروە هەڵکوتی شێلاقکاری بکەی دارکاری بکەی فەمووی نانا ئەوە معنای ئەوە نییە وتیان ئەی چۆنە فەمووی بە سیواکەکەت کە سیواکی پێ دەکەی وەکو فڵچەی دام پێی کێشە بە سیواکەکەت ئەو نەحوەه یان بە تەسبیحەکەت یان کابرا ئەفەندی بوو بە بۆین باخەکەی پێی کێشێ لە تەفسیری ڕەوانە کە مامۆستا مەحمودی گەڵاڵەیی دایناوە کوردیە هەمووتان دەتوانن بیخوێننەوە لە بەرگی سێدا لە جزئی پێنج لاپەڕەی سی و حەوتدا ئەوە بڕۆن تەماشایکەن دەفەرمێ ئەو لێدانە کە قورئان باسی دەکا ئەوەیە ئەوە لەفزەکەیەتی سوک سوک بە شانی ژنەکەت کێشی سوک سوک بە شانی کێشی چونکە ئەم لێدانە بۆ ئازار پێگەیاندن و داخی دڵ پێڕشتن نییە ئەگە فەڕز نا لێدانەکە مەبەستی لێدان بێ دەبێ ئاوا تەفسیر بکرێ ئاوا مسلمان لێ حاڵی بێ ئەی بۆچیە جا ئازارێک بە سیواک بێ سوک سوک تۆزی شانی بتەکێنی بە بۆین باخەکەت پێی کێشی باش ئەمە لێدانە ئەمە لێدانی دڵ پێڕشتن نییە داخی خۆتی پێ دەرببڕی لێدانی ئەوەیە لەگەڵ دەروونی ژنەکە تا ئەمجا قسە بکە عەقڵ نەیکرد جنس نەیجوڵان دەروونی بجوڵێنە پێی بڵێ ژنەکە ئەو خۆشەویستەی لە بینی من و تۆدا خوا دیاری کردووە ناوی ناوە مەوەدە وەجعل بینکم مەوەدەتەن وەڕەحمە سەیری قورئان کەن وشەکانی چەند جوان نافەرمێ وجعل بینکم المحبە خۆشەویستی مەحەبە لەگەڵ مەوەدە لێک جیاوازە ئەمڕۆ کوڕکچەکانمان بەداخەوە بە مەحەبە بە یەک دەگەن مەحەبە واتە خۆشەویستیەکی سەر جادە لە فلیمێکە لە شاییەکە لەسەر جادەیەکە لە موبایلەکە بینیوێتی یەکسەر دەچێ و زەواج دەکا پاشی چوار مانگی پێ ناچێ ئەم زەواجی مەحەبەیە زان وەکو چی وایە وەکو نووسینی سەلم وایە هەر یەک باهەڵی کرد شوێنەوارەکەی کوێر دەبێتەوە یەکسەر تەڵاق دەست پێ دەکا بەبێ هیچ شتێک نابینی ئێستا کوڕ و کچەکەمان هەمووی لە زەواج ترساوە ئەو هەموو خێزانە ڕۆژانە هەڵدەوەشێ خەریکە تەڵاقدان لە مارەکردن زۆرتر دەبێت بەداخەوە بەڵام ژنەکە ئەوەی ئێمە مەوەدەیە مەوەدەواتە خۆشەویستیە کە وەکو نەقشی بەرد هەڵکۆڵدرابێ ئێمە لە دڵ یەکا خۆشەویستیەکەمان هەڵکۆڵدراوە ئەوە خەریکە تۆ بەدەستی خۆت بە کردارە خراپەکانت تۆزێ تۆز و خۆڵ دەکەیە ئەو چاڵی خۆشەویستیەوە من بەم سیواک و بەم لەسەر شاندانەوە تۆزەکە پادەکەمەوە تخوا با دڵمان وەکو یەک پاک بێتەوە جارێکی تر هەر لێدانەکە ئەوەی ئەگە فەڕەز نامەبەست لە لێدان لێدانی پێکێشان بێ کە هەر هەموویان مەعنای ئەوە دەگەیەنن کە لە ژنەکەت دوورکەوەوە مەعنای ئەوە دوورکەوتنەوە بە جێهێشتن لێکترازان سەیری قورئان کەن بەداخەوە ئێمە لە دینەکە غەڵەت حاڵی بووین کابرا زۆر تینی بۆ هەر بە ژنەکەی بڕۆ ماڵی باوکت هەستە دەست یەگرێ لە قاپی هەبە شەو ژنی دەرکردووە لە کۆڵانان سوڕاوەتەوە خوا ئەگەر وشەی ضرب وەکو خۆی بەکاربێنی لە زمانەوانیدا واتە تۆ ماڵەکە بەکاربێنە بڵێ ژنەکە بوو ئامۆژگاریم کردی لە جێگادا جیماعمان بە یەکەوە نەکرد ئیسفادەی نەبوو دەی ماڵ هەر ماڵی خۆتە مناڵ هەر مناڵی خۆتە کەلوپەل هەر هی خۆتە وا من ماڵەکە تۆزێ بەجێ دێڵم ئاخر پێ سەم تەفسیری ضربی ئاوا کرد یەک مانگ ماڵەکەی بەجێهێشت چونکە خێزانەکانی وتیان ئێمە بەم حاڵ و باڵی ئێستا ڕازی نین ماڵمان ڕاخەرێک، دۆشەکێک، سەرینێک، فەڕشێکی تێدا نییە. ئەزانی بۆ؟ چونکە بیستبوویانەوە پاشاکانی دونیا ژنەکانیان چۆن لە ئاڵتوون گیراون و لەسەر دۆشەکی نەرم دەخەون. ئەی ئێمەش؟ تۆ سەرکردەی هەموو موسڵمانانی جیهان نی؟ نیوە دوورگەت هەموو بەدەستەوە نییە، خەزێنەی پارە لەبەردەستان نییە، دەی ژیان وا ناڕواتە سەر ئەی محەممەد! پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمووی ئەی ئەو هەموو ڕوژ ڕەش و ڕوتەی خۆی بە قوربانی محەممەد و دینەکەی کردووە ئاخر بە هەزاران ماڵ هەیە ڕاخەری نییە معقولە من لەسەر دۆشەکی لۆکە بخەوم و شوێن کەوتوانم لەسەر بەرد بخەون معقولە ئال و بەیتی محەممەد چێشتی گەرم و پڵاو و گۆش بخوا بەڵام شوێن کەوتوانم ئاوی گەرم بۆ مناڵەکانیان سەرمانجەڵێن و پێ بەدیاریەوە بخەون ئەمە ناکرێ ئەمە فێڵکردنی سەرکردەیە لە میلەت بۆیە قبوڵی نەکرد بەڵام یەک وشەشی ناشرینی پێنەوتنی یەک مانگ پێغەمبەری خوا ماڵەکەی بەجێهێشت ها ضرب واتە تۆ ماڵەکە بەجێ بێڵە بەڵکو ئەم ژنە هەست بکە هەست بکە بەڕاستی کارێکی ناڕەوام کردووە زۆر کێشە لێرەدا دروست دەبێ ئەگەر زەمەنی پێغەمە سەلم ژنی پێغەمبەر لە کاتی وەحی و قورئاندا بە بیستنی دەنگ و باسێکی ئافرەتانی خۆشگوزەران بەهانە بە مێردەکەی بگرێ چ لۆمەی ژنانێک دەکەی کە شەو ڕۆژ ئەم ئیعلام و تەلەفیزۆنە بە دیارەوەیەتی ئافرەت ڕقز دەکا بە دیار برنجی فلان پەیدا بووە و پێڵاوی فلان و حیجابی ئەوە و لەچکی ئەوە و ئەو غازە شڕێکی پێ ناکڕدرێ داماوە لەسەر جادە ڕۆژ تا ئێوارە بە دوو سەد هەزار جادە پا دەکاتەوە ئەگەر چوار ڕۆژ کرێکاریشی بەدەمەوە بکا نازانێ بە قڕژی کام لای داکا لەم هەموو گرانیەدا ئەڵێ کەوانتەرێک هاتووە لە تورکیاوە بایی سە و بیست وەرەقە دۆلارە ئەمیش غازە شڕەکەی پێ ناکڕدرێ یەکسەر ژنەکە لە جیاتی بەدیار تەلەفیزۆنەوە چوار قسەی خۆش بکرێ یەکسەر مناقەشاتی ڕوبەڕوو دروست دەبێ ئالوێدا توندوتیژی دروست دەبێ وەڵاهی من خەڵک ئەناسم کرێکارە وتوێتی تا ئێستا قەسەم بەخوا مامۆستا برنجێک لەوانەی بازاڕ نەهاتۆتە ماڵمان بەس برنجی بایعیمان خواردەوە هی بایعیم بە 250 لە خەڵک کڕیوەتەوە دەی ئەم ژنەش داروبەر نییە ئەگەر ژنی پێغەمبەر بە دەنگ و باستێ تەسیری تێکا ئەم بە چاوی خۆی لە ماڵەوە دەیبینێ لە پێناوی قازانجی چەند بازرگانێکە ژیانی خێزانەکان توندوتیژی تیا دروست دەکرێت پێغەمبەر صلی الله علیه و سلم ئاوا تفسیری ضربی کرد دوایی خێزانەکان بە ئاگا هاتنەوە الحمدلله مشکلەی ماڵی پێغەمبەر حل بوو دەی تۆش قەی چێکا یەکسەر لێ هەڵمەستە دەی ڕۆژە بڕۆ سەفەرێک بکە هەفتەیەک لە ماڵ مەبە ئەم ژنە هەز دەکا بێ پیاوی لە ماڵا چەند ناڕەحەتە پێغەمبەری خوا چوو سەردانی ماڵی کچەکەی کرد فاتیمە خانی خێزانی سیدەت و نیساء العالمین دەمولچی بە یەکادا بوو عاجزە فاتیمە خان بۆ وای وەڵا لەگەڵ عەلیا شەڕمان بوو لەسەر ئەوەی هیچمان نیە و خواردنمان نەبوو شتمان نەبوو ئەویش کرێکاریەکە بەخوا کرێکاریەکە دەری ناهێنێ ئەی پێغەمبەری خوا وەڵای ژیانمان ناڕەحەتە قسەیە لە من و قسەیە لەو عەلی تووڕە بوو تووڕەم کرد و ماڵەکەی بەجێهێشت ها نەیفەرموو فاتیمە دەبڕە دەرەوە ڕازی هەر ئەوەیە خۆی بەجێهێشت ئەوە تەفسیری قورئانە بۆ وشەکان خۆی بەجێهێشت پێنج سەد پیاوێکی لە دوو نار فەرمی بزانە عەلی لە کوێ وتی وەڵ لە کۆڵانی مزگەوت خەوتووە لە صحیحی بوخاریدا بە سەراتەک هاتووە پێغەمبەر صلی الله چوو بۆ لای لەسەر شانیدا سەیری کرد هەموو جلەکانی خۆڵاوی بووە لە ساق خۆڵ پەتە خەوتووە بەردێکی کردووە بە سەرین فەمووی قم یا ئەبا تراب هەستە خۆڵاوی ئەوە چێ دەڵی تۆراوی هەستە خۆڵاوی با بڕینەوە عیبە ماڵت بەجێهێشتووە بە دووش ئاشتی کردنەوە چەند ژیانێکی خۆش و لەو هەموو نەبوونی و هەژاری ئەو سەردەمەدا بە دوو وشە خێزانەکان پێکداهاتنەوە بەڵگەی بەهێز کە لێدان بە مەعنادارکاری نییە ئەخلاقی پێغەمبەرە کان خلقه القرآن حەزەتی عایشە و خێزانەکان دەفەرمون ئەخلاقی پێغەمبەر قورئان بوو دەی قورئان شتێک بفەرمێ تۆ بڵێی پێ سەسەم جێبەجێی نەکات نەخێر خایزانەکانی دەفەرمون ما ضرب رسول الله صلى الله عليه وسلم بيده امرأة قط پێغەمبەری خوا لە هەموو ژیانی خۆیان لە ژنێکی نەداوە لە صحیح مسلم ئەژماری حەدیسەکە حەفتا نۆیە لە هەموو ژیانیا پێغەمبەر دەستی لە ژن بەرز نەکردەوە قەت نەبوو لە کچێکی لە ژنێکی لە ئافرەتێک بدا ئایا ئەگەر لێدان مەبەستی دارکاری بێ پێغەمبەری خوا نەیدەکرد بە بێگومان دەیکرد ئەمجا ئەگەر ئەمانە هیچی ڕاد نەچڵەکێنێ گەورەترین سەرپێچی ئافرەت کە ئەمڕۆ لەم کۆمەڵگای کوردەواریە بەسەر هەر کەسێ بێ خوابمان پارێزێ ڕەم بە فیتنەی کوشتنی لێ پەیدا بدڵنیابن وەرە سەیری سەحیحی بوخاری کەن ژمارەی حەدیسەکە پێنج هەزار و دوو سەد و پەنجا و حەوت ە پێغەمبەری خوا صلی سەلام خوازبێنی ئافرەتێکی کرد ئافرەتەکە بە دڵ و بە گیان ڕەزامەندی دەربڕی زەواجی لەگەڵا بکە مارە کرا هەموو خەڵک ئاگای لێیە شەکرا و خورایەوە بەپێی ئەو زەمەنە گواستنەوە ڕوویدا و هەموو مەدینە و دەوروبەر و مسلمانان پێیان زانیوە چوە ژووری بووک و زاوایەتی پێسەسان فەلەمما دەنا منها کە پێسەسان دەستی بۆ دەستی برد بۆ خێزانی حەڵاڵی خۆی دەفەرمێ ئافرەتەکە دەنگی کرد دەنگێکی لێ بەرز بۆ وتی ئەعوذ بالله منکە پەنا دەگرم بەو خوایە کە ئەڵڵایە لە تۆ ئەی محەممەد دەستم بۆ مەهێنە لەم ژن و ژن خوازێ پەشیمان مشت پێ ناکەم سبحان الله زانی چ خەتەرێکی گەورەیە پیاوێکی وەکو پێ سەلم لەو مەوقیفەدا لە کاتی ژووری زاوایەتیدا بڵێ پەنات پێ دەگرم بەخوا پەشیمان بوومەوە دڵم ناتحبێنێ والله ئەرز و ئاسمان محەممەدی خۆش دەوێ بەس بۆیە ئەم کارەساتە ڕووەدا بۆی کە دەرس بێ بۆ تۆی مسلمان ئاژانس ئەسەم دای کوتا زلەی لێدا کوشتی کەسوکاری تەمبێ کرد پارەی پێوە بەستەوە تالیقی کرد نا فەرمووی پەنات گر بەخوایە کە ئەڵڵایە پەنای هەموو پەنایانە ئەلحقی بێهلیکی زۆر بە حرمەتەوە دوو پیاوی لەگەڵ نارد و تەسلی ماڵی باوکی کردەوە پێم ڕازینی قەیچێکە ئارەزومەندی خۆتە ئەرێ بە سەرهات هەیە لەمە کاریگەرتر پێامبەری خوا صلی الله زلەیەکی پێ نەکێشا وشەیەکی نابەجێ لە دەمی نەهاتە دەرەوە ئەمە تەفسیری قورئانە فەئین ئەطعنەکم ئەگەر ژنەکە بەمانە بە ئاگا هاتەوە زانی پیاوەکە ماڵی بەجێهێشتووە یەک هەفتەیە لە ماڵ نییە وتی ئای ماڵی بێ پیاو ئەڵێی ژووری بێت چرا و ڕووناکییە پیاوەکە وەرەوە با دەست لە ملان بین بە ئاشتەوە بین ئەگەی ئیتاعی کردی ئیتاعش فی معروف نەک ئیتاعی کوێرانە ژن ڕاخەرێک بێ پیاو چۆنی بوێ ئاوە پیاو هەبووە پەنا بەخوا یعنی من خۆم شاید حاڵم کێشیان لەسەرەوە بووە وتوێتی فلیمی ئیباحی لە نیوەی شەوانی سەتەلایتە چۆن لێ دەدرێت بە ئەو ژنە ئاوان بۆ بکە ژنێکی فاحیشەگەری بە کرێگیرا و دوو لە ڕووی ژنان و ئافرەتان چی دەکا ئەو ژنە دەبێ ئەوان بۆ بکە ئەو ژنە مطیع نابێ بۆ ئەم کارە ئەم کۆیلە نییە ئەم لەش فرۆش نییە ئەم ژنە ژنی ماڵە هاوسەرە زۆری فەرقە لەگەڵ لەش فرۆش نابێ وەکو لەش فرۆش تەماشایکەی فإن أطعنكم بشرعي خوا ملکەچی بۆ کردی فلا تبغوا عليهن سبيلا بۆت نییە بەهانەی پێ بگری لەوە دوا واتە لاپەڕە کۆنەکان بدڕێنە ئەو ڕەشیە لابە ئیمامی تەبەری لە تەفسیرە بەناوبانگەکەیە لە مجلدی پێنج لاپەڕەی شەست و نۆدا دەفەرمێ دوای ئەوە بۆت نییە بڵێ ئینەکە لەستی تحبینی وەڵی ژنەکە هەست دەکەم وەکو جاران خۆشت ناوم ئەو وشەشی نابێ پێ بڵێ هەوڵ بدە هێندە ڕەفتاری جوان بنوێنە بە ئەمجا خۆشی بوێەوە ئەوەشی بە ڕوودامەدەوە چونکە ئەوە ڕابردوویەک بوو خوا لە قڕانە دەفەرمێ کەسێ شەریکی بۆ خوا بڕیادا پیاوی کوشت زینای کرد ئللا من تابە کە تۆبەی کرد خوا هەر لێ خۆش دەبێ خۆش نەکەی تۆ ئەمانەشی نەکردووە لاپەڕەیەکی ڕەش بوو پێچرایەوە بەسەر ڕوویدا مەدەوە ژیانێکی نوێ دەست پێ بکەوە إن الله كان عليا كبيرا کۆتایی ئاەتەکە بۆ دێنێ خوا بەدەسەڵاتە بەرزە و گەورەیە ئیمام ئیبن کەثیر لە مجلدی دووی تەفسیرەکەیدا لاپەڕە دوو سەد و پەنجا و نۆ دا دەفەرمێ ئەم ئایەتە هەڕەشەیە بۆ پیاوان ئەگەر ژنەکەت هیچ عەیب و کەم و کوڕی نەما هەڵەکانی خۆی باش کردن لەو گردە تەپۆلکە بەرزیە هاتە خوارەوە وەک تۆ ژیا بۆ بە هاوسەر و هاوسەرینی جاران هەستی بە خەڵەکانی خۆی کرد داوای لێبوردنی کرد یان بە زمانیش نەبوو بە کردەوە چاک بۆەوە دەفەرمێ ئەگەر زوڵمی لێ بکەی فإن الله العلی الکبیر ولیهن ئەمجا خوا خۆی سەرپەرشتی ئەم ژنە دەکا ئەی ئەو پیاوەی کە بە ناحەق و بە ناڕەوا چایەک سار بۆ چێشتێک لێ نەندراوە ڕۆژێ جلەکانت نەشۆراوە ئەمە ناشیزەبوونی ئافرەت نییە زوڵمی لێ بکەی خوا خۆی بە جوابە خوا دەفەرمێ هەرچەند دەسەڵاتدار بی من لە تۆ بەدەسەڵاتترم هەرچەند خۆت بە گەورە بزانی من لە تۆ گەورەترم ئەی ئینسان ئەی مێرد خۆم دێمە مەدان وهو منتقم ممن ظلمهن ابن کەسی دەفەرمێ خوا خۆی ئینتقام لەو پیاوە دەستێنێ بە ناحەق و ناڕەوا زوڵم لەم ژنە بەسە زمانە دەکا واللهی دڵنیا بە بە چاوی خۆ لەو دنیادا دەیبینی خوای گەورە چۆن چۆن دەیچەوسێنێتەوە خەڵکە بۆ ژنێکی هەبوو حتا بڵی محتەرم ئافرەتێکی ڕێک و پێک خانومان ئەم پیاوەی کرد بە پیاو کەچی کە تۆزی گیرفانی گەرم بوو قەبە بوو یەکسەر چوو ژنێکی کەی هێنا وەڵڵاهی بە چاوی خۆمان بینیمانە ئەو ژنی دووەم وا ئەم پیاوەی ڕەزیل کردووە لە پیاوەتی خستووە هەبووە ژنەکەی کوشتووە بە زەلیلی خوێنی لەبەر ڕۆیشتووە خوا لەو دنیادا لەناو جێگادا زەلیلی کردوێتەوە خوا خۆی دەفەرمێ بەدەسەڵات مەنازە مەڵێ ماڵی کەسوکاری ژنەکە بێهێزن لاوازە خوا خۆی ئەمجا دێتە مەیدانەوە بۆت سەیری قورئان چەندی فعل ئافرەت دەکا چەندی فعل خێزان دەکا لە مەسەلەی لێدانی ژناندا ئەبوایە ڕێکخراوە ژنانیەکان ئەو ڕێکخراوانی دیفاع لە ئافرەت دەکەن ئەم حەدیسەی پێغەمبەر صلی الله علیه وسلم بەس بوو ما اکرمهن الا کریم وما اهانهن الا لئیم پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرمێ هەر کەسێ ڕێز لە ژنی خۆی بگرێ لە هاوسەری خۆی بگرێ ڕێز لە داک و خوشک و کچی خۆی بگرێ یعنی هەموو ژنەکان بەگشتی دەفەرمێ ئەو پیاوە بەڕێزە وما اهانهن هیچ کەس بێڕێزی بە دایکی ناکا بە خوشکی ناکا بە کچی ناکا بە تایبەت بە هاوسەری ژیانی ناکا الا لئیم والله لە کوردیا گەڕام وشەی لئیم نازانی هێندە وشەکە قورسە پێغەمبەر صلی الله بەس بۆ ئێرە بەکاری هێناوە لئیم واتە نەفام واتە نەزان واتە نامرد دل لە ڕووی جەنابتان هەموو ئەپیاوان واتە نانەجیب واتە ناکەس بەچە واتە ناتێگەیشتوو واتە نامەدەنی ناڕۆشنبیر هەموو وشەکە معنای لئیمی تێدایە واتە دەبێت فایلێک بکرێتەوە هەر کەسێک خراپەکار بێ بۆ ژن و منداڵی خۆی بۆ خوشک و داک و کچی خۆی نابێت لە محکمەدا بە شاهید وەرگێ چونکە لە ئیمە بە فەرموودەی پێغەمبەر صلی الله علیه وسلم والله ئەم وشەیە بەس بوو بۆ ڕووبەڕووبوونەوەی توندوتیژی دژی ژنان چونکە کەس لە مێژوودا نەیتوانێت وشەیەکی ئاوا کورت و مختصر بڵێ کەسێ ببینی لەو سەر جادە جل و بەرگ بە بەرخۆیەوە نەهێڵێ خەڵکی نەناڵن ئەمە شێتە بەرە والله دەی والله پێوەندە فەرمێ هەر کەسێ جل و بەرگی لەبەر ژنەکەی داڕنی و دارکاری کرد و هەموو لەشی خوێناوەڵ کرد دەفەرمێ ئەوە وەکو ئەوا جلوبەرگی لەسەر جادە لەبەر خۆی داڕنیبێ کەسێ پاچ و خاکەناس دەست داتێ بچێ خانوەکەی بڕوخێنێ خەڵک ناڵێن شێتە ئەرێ مەرحەبایی دەکا خەڵک خۆی لێ دەپارێزی دەی وەڵڵی سوکنایە ژن لیتەسکون و ئیلەیها چۆن خانوو لە سەرما و گەرما و عەیب و عار دەتپارێزێ والله ژنیش خوا دەفەرمێ ئەو سوکنا و ئارامیە هەر کەسێ لە ژنەکەیدا وەکو کۆشکی خانوەکەی بڕوخێنێ جا سەیرکە وەما ئەهانەهن ئیهانەی بکە ئیهانەکردن واتە بەس سوکایەتی پێ بکە قسەیەکی ناخۆش و جنێوێکی پێ بڵێ ئەی پێغەمبەر صلی الله دەبێت چی بەوانە بڵێ ئەگەر هەموو لەشی بە خوێن هێنا کە لوچ و لوتی بڕی کە خوێنی لە بەڕۆی ئەی چی بەوە بڵێ کە کوشتی ئەی چی بەوە بڵێ وەکو حاڵەتەکانی کوردستان ئەم ماوەی پێشوو کابرا ژنەکەی لە خەوا سەر بڕی مناڵی ساوا لە سکیا دەرپەڕی لە تاوانە ئەبێ ئەوانە چ نامەردایەتیەک بن توندوتیژی فعلا واقعا هەیە گەیشتۆتە ئاستی دڕندەوە بە مێینەکەی خۆی ناکا کە لەو کوردستانەدا ڕووی داوە لەسەر نان خواردن ژن هەبووە تەنها لەسەر ئەوەی چۆتە ماڵی باوکی و پیاوەکەی لە ماڵ نەبوو کاتۆ دەوتێتی لە کوێ بووی وتێتی لە ماڵی باوکم بووم دەماچەکەی لێ دەرناو چوادە پێ فیشەکی پێوە ناوە لە قەفرتەی بۆ نەشی هێشتە کەس بگەێنتە خەستخانە چونکە دەسەڵاتدار بۆ تا ڕوحی دەرچووە ئەبێ پیامبەر صلی الله بەوانە چی بفەرمووە ئەگەر جنێوێکی پێ بڵێی لئیم بی ئەگەر خوێنی بڕێژی و بیکوژی ببێ سەبەبی کوشتنی ژنێک ببێ سەبەبی تێکچوونی ماڵی ژنێک لەسەر مناڵەکانی ئەبێ چ ناڕەحەتیەک بێ آخر وصیتی پیغمبر صلی الله علیه و سلم اگه کسی پیغمبری خوش دوی ابي بڵێ پیغمبری خوا تو بڵێ لە آخر لحظه ژیانی دا باسی چی کرد پیغمبر فهموی تنها دوشتن لە داوا دەکەم الصلاه آگاتن لنویش به ئەی ئەو کەسەی نوێژ دەکەی هەیە زۆر نوێژکەری چاکە بەڵام حتا بڵی پیاوێکی خراپە لەگەڵ ژنەکەیا پێوەم لەگەڵ نوێژە چی باس کرد وما ملكت ايمانكم حتى جعل يغرغرها في صدره ولا يفيض بها لسانه لە صحيح بخاري دا دەفەرمێ ئەنەس دەفەرمێ گوێمان لێبوو پێغەمبەر هەر دەیفەرموو نوێژەکانتان ئاگاتان لە ژنەکانتان بێ ئاگاتان لە ژنەکانتان بێ دەفەرمێ حتا پێغەمبەر زمانی گیراو لە سنگە هەرو قسەی دەکتوبەوە ڕوحی دەرچوو ئاخر وشە دیفاع هەیە لەوە زیاتر لە ژنان و لە مافی ژنان و لە مافی هاوسەران نەخێر خۆشەویست زۆربەی کێشەی خێزانی لە سێ حاڵەتە ڕوودەدا ئەبێ پیاوان ئاگادار بن ئافرەتەکە وەختی حامیلەیە لە حامیلەیە بێزووی وا هەیە ئەم ئافرەتە هەرچی عیب بێنێتی بەڵام سبحان الله قەدەری خوای گەورە وەکو تاقیکردنەوە بێزووەکەی ئەوەیە بێز لە مێردەکەی دەکاتەوە بۆنی مێردەکەی بێ بەلایە خەریکە دڵی دێتە دەرەوە ئەی پیاوی بەڕێز ئاگات لێبێ مڕاعاتی بکە چونکە ئەمە حاڵەتێکە ئەم ژنە هیچ عەیبی نییە بەس وای لێ هاتەوە بەهۆی بێزووی مناڵەوە لە کاتی مناڵبوون ئافرەت گیانێکی کەشی بەبەرایە زانانی دەروونناسی دەڵێن دکتۆرە بەڕێزەکان هەر کەسێ لە کاتێکا خێزانەکەی حامیلەیە یەک قسەی ناخۆشی بەلەوڕوو بکا ئەو منداڵە لەسکی دایکیان نێوچەوانی گرژ دەکا خۆ ئەگە زلەیەکی لێ بدەی خۆراک ناخوا دەست دەکا بە لەقە فرتێ بۆی ئەو ژیانە ناڕەحەتە بەجێ بێڵێ وەکو لە مناڵە ساوە بێ تاوانەکە کۆرپەکەت دابێ وایە دوام لە حاڵەتی بێنوێژیدا خوا دەفەرمێ ئەی مرۆڤ سەیرکە ئەی پیاو گەورەترین عیبادەت نوێژە سەیری کە ئافرەتی بێنوێژ دەزانی بۆ نوێژ ناکە خۆ لەبەر پیسی نیە بەڕێزەکەم ئایا پیاوێک بێنە بەرچاوی خۆت میز و پیسایی خوا پەناماندا بە جۆگەلە لەبەری بڕوە لەسەر بەرماڵەکە میز و پیسایی بە بە قاچیا بێتە خوارەوە خوا فەرمێ ئەبێ ئەم پیاوە هەر نوێژەکە بکا ئەرێ ئەو میز و پیسایە پیستریان خوێنی دامێنێ و ئافرەتە کە کەس هەستی پێ ناکا دەبێ گومان ئەمی پیاوەکە کەچی خوا لەو پیاوە خۆش نەبوو ئەبێ نوێژەکەت هەر بکەی خوا دەفەرمێ ئەم ژنە با نوێژەکانی نەکا و قەزای نوێژەکانیشی لەسەر نییە دەی خوا دەفەرمێ من ئەوەندە ڕێزی ئەم ژنە دەگرم لە حەقی خۆم کە سوزدەبردنە لێی دەبورم تو ئامادەی تێدا نیە لە ژەمەنانێک لە چایەک لە قسەیەکی نابەجێ لەم حاڵەتە دەرونیە فیسۆلۆجیەدا لێی ببوری ها شەرع چەند جوانە ئەمجا خاڵی کۆتایی دەسمە سەر ئەوە کە لەو حاڵەتی بێ نوێژیدا پێغەمبەری خوا صلی الله چی کردووە دەتوانی ئەگە هەژار بی تعویزی بکەیەوە بە خۆشەویستی زۆر کەسە لەژ نەکەم مامۆستا لە هیچی کەم نییە هەموو لەشم کردووە بە ئاڵتون ماڵ سارە خانوو کەلوپەل بەڵام یەک شتی کەمە دەرەوەی ئاوەدانە ناخی وێرانە داماوە لە ناخەوە خۆشەویستیت پێ نەبەخشیوە وەڵی ئافرەت هەموو دنیای بۆ بکەی بە قەدەر یەک مووقفی خۆشەویستی بەلایەوە گرنگ نییە ها حەزەتی عیشە بۆ پێ سەسەم چی بۆ نەکردو لە توانادا کە چی چی باز ناکە ئەوەندە دەفەرمێ وە ئەنا حائض من بێنوێژ بووم پەرداخێ ئاوم خادەوە جامە ئاوێک پێغەمبەری خوا لێ وەرگرتم ها سەرنجی ئافرەت بۆ پیاو چۆنە سەیرم کرد پێغەمبەری خواش دەمی نا بەو شوێنەوە کە من دەمم پێوە ناوە بە جامەکەوە واللهی لەسەر سفرەی ناخواردن باسی لەزەتی گۆشت و خواردنەکە ناکە ئەفەمێ ئێسقانێکم کڕۆساندەوە پێغەمبەری خوا لێی وەرگرتم تۆزە گۆشتێکی پێوە مابوو ها سەرنجی ئافرەت چەند تیژە سەیرم کرد دانەکانی خستە سەر شوێنی دانەکانی من شوێن دەمەکەی منی لستەوە گۆشتەکەی بچڕی وەڵڵاهی کام سەرکردەی جیهانی و بە کوردستان و عێراقیشەوە دەڵێم تەحەدا دەکەم مەوقیفێکی ئاوای لەگەڵ ژنەکەی خۆی بەکار هێنابێ دەمی ناوێ بەو شوێنی ئەسقانەوە کە ژنەکەی دەمی کردوێت دانەکانی خستێتە سەر دانەکە واتە نەک ژنەکەم بێزل لێ ناکەمەوە لەزەت لە شوێنی دەمەکەشت دەبەم لە کاتی بێنوێژیدا ها ئەو ئافرەتە قەت لە بیری ناچێتەوە دواتر چۆن باسی دەکا سەرەقوتێ دەکا خەریکە مافی هاوسەرایەتی جێبەجێ ناکا ئیهمالت دەکا ماڵت ئاوەدان ناکا مناڵت سەرگەردان دەکا لەو کاتەدا حەکیمانە دڵسۆزانە بجوڵێەوە والله ژنی وەهای ها کارمەندی دایرەیە سەربەرزیە خو ئافرەتێ چاپ ژێڕێ بۆ مدیرە هیچ عیبی تێدا نییە ئیش ئەوی ژۆک ئەو پیرۆزە ئەها دەچێت مەرایی جاریوارە بە مدیرەکە دەکا جناب قوربان جنابی مدیر چاکت بۆ بێنم یعنی بەوەی خۆی خۆشەویست بکە دەی تخوا هەر بەم چالێنانە دەتوانی مشکلی خێزانەکانت حل کەی ئافرەتی ئەچێ بۆ لای کابرایەک عالم خواناس لەبەر پیاوچاکی وتی قوربان هاتوم نوشتەیەکم بۆ بنووسی بەڵام کاکە نوشتە چارەسەری کێشەی خێزان ناکە قەسەم بەخوا قورئان عملی پێ بکە نەک بیکەی بە نوشتەوەی ناو ئاو وتی هاتوم نوشتەیەکم بۆ بکەی مێردەکەم زۆر لەگەڵ ما خراپە فەرمووی دوعایەک هەیە بێت و توانی تۆ جێبەجێکەی ژنەک ئەو مێردە وەکو ماستی مێوی لێدێ لە بەدەستە وتی چۆن وتی تاڵێک لە مووی سمێڵی شێرێکم بۆ بێنی شێری دڕندە ها لە حەدیقەی حیوانات هەیە بتوانی یەک تاڵە مووی سمێڵی لێکەیتەوە من دوعاکی بەسەرا دەخوێنم مێردەکەی عیبی نامێنێ ژنەکە یەک دوو مانگی پێ چواتەوە تاڵەمۆکەی هێنابوو وتی ئەوە چۆنت هێنا وتی چوومە باخچەی ئاژەڵان ئەوەندە مەرایم لەبەر ئەو شێرە کرد ئەوەندە شتم بەدەما کرد ئەوەندە ڕێزم کرد ئەوەندە دەستم بەسەریا هێنا موێکم لە سمێڵی کردەوانە جوڵەی نەکرد دەی وتی والله ئێمە دوعای بەسەرا ناخوێنرێ ئەو شێرە دڕندە بەم ڕەفتارە جوان و نەرمونیانە سمول لە سمێڵی کردەوە دەنگی نەکرد تخوا مێردەکە لەو شێرە دڕندەترە وەڵاهی دەتوانی بە قسەی خۆش بە نەرم و نیانی وەسوڵح و خەیر پەنا بۆ سوڵح بەرە ئەمڕۆ سەردەمی ئاشتییە سەردەمی دیالۆکە سەردەمی قسەیە سەردەمی چەک توندوتیژی خوێن ڕشتن خەریکە بە سەهو دەچێ خەریکە ماڵوێرانی بە دوادا دێ و ڕەفز دەکرێ دەی تخوا عیب نییە ژن و مێرد نەتوان بۆ خۆیان بە زمانی گفتوگۆ لێک حاڵی بن ما کان الرفق فی شیء الا زانه نەرم و نیانی لە هەر شتێکا بێ پێغەمبەری خوا فەرمووی جوانی دەکا و دەیڕازێنێتەوە ئێمە دەڵێین نا بۆ توندوتیژی بۆ هەموو چینەکان نا بۆ توندوتیژی بۆ پیاو نا بۆ توندوتیژی بە تایبەت بۆ ئافرەت خزمەتگوزار و دایکی نیوەی میللەتەکە و نیوەی کۆمەڵگاکە نا بۆ زمانی زبر نا بۆ جوێن نا بۆ خوێن ڕشتن نا بۆ سەربڕین بەڵکو بەڵێ بۆ گفتوگۆ بەڵێ بۆ گفتوگۆی هێمنانە لەسەر خۆیانە هێمنانە خۆزگە ئیعلامیش خۆزگە تەلەفیزۆنەکانیش لە جیاتی هەموو لە مناڵەوە توندوتیژە تۆم و جیری ببینە مناڵ کە ئێواران تەلەڤیزیۆنی بۆ دەکەوێت تۆم و جیری ئەو ئەو ڕاودەنێ و ئەو ئەو دەکوژە ئەو منزڵ بەسەری ئەوا دەکا هەر لە مناڵەوە خوشکبرا لێک دەبنە تۆم و جیری و مشک و پشیلە یەکتر ئازاردان و توندوتیژیە دواتر فلیمی شەو هەمووی خوێن ڕشتنە و ڕیکلامە بۆ بازرگانی دە فلیمێک لێ دەکە باسی خۆشەویستی خێزان باسی حرمەتی خێزان باسی هەژار بی بەڵام دەتوانی بەختەوەر بی وە حکومەت چارەسەری ئەوە بکا پیاو کە دێتەوە لە دەرەوە لە سەرەی بەنزین وەستاوە لە پێنجی بەیانەوە سەیرەکە دووی دوینەوە ڕۆ بەری نەکەوتەوە شەق لە خۆش یاڵدەدا نەک لە ژن دە کارێکی وا بکە ئەوەندە عەدالەت بێ وڵاتەکە کە توندوتیژی لەسەر پیاویش نەمێنێ لە دایرەیەکە ئەوەندەی نابەدڵی بۆ کراوە ئەوەندەی واستە واستەکاری بینیوە لە خۆی پەستە و لە ژنەکەش و منداڵەکەشی پەست دەبێ با نەرمونیانی بۆ هەمووان بێ بۆ هەموو چینەکان بێ و لە سەر و هەمووانەوە دەڵێن با ژیانی ژن دایکی هەموومان کە هەمومان لە ژن بووین بەختەوەر بێ و پەیامی خوای گەورەمان گەیاند و خوای پەروەردگار تۆش کارێکی وا بکەی ئێمە ئەو پەیامەی تۆ وەکو دەبیستین کردەوەشی پێ بکەین دڵەکانمان نەرم کەی بۆ قورئان یا رب العالمین یا ربی خوا لەم ڕۆژی مبارەکەدا لێت دەپاڕێمەوە ئەو خێزانانەوەی بەختەوەرن یا ربی بەختەوەرتریان کەی ژیانیان ئاسوودەتر کەی خوای گەورە لێت دەپاڕێنەوە لەم ڕۆژ مبارەکی جمعەدا ئەو خێزانانەی ئاژاوەیان لە نێواندایە ئەو خێزانەیانەی کەوا درزێک کەوتۆتە خۆشەویستی و بنەمای خێزانیەوە یا ڕبی خۆیان ڕحمیان پێ بکەی مەوەدە و ڕحمە بگێڕێەوە نێوانیان یا ڕبی خۆیان کێشە خێزانەکان حەلکەی ئەوانەی نەخۆشن شیفایان بدەی یا ڕبی خۆی ئەوانی گرفتارن ڕزگاریان کەی ڕحم بە هەموو لایەکمان بکەی عاقبەتی گەنج و لا و پیرەکانمان خێرکەی